شەهرەزاد وتی غەریب بەدەن نوێنەرەکەی وت کە گەڕان و ئیسلامبوونی خۆتان ڕابگەن و پێیان بڵێن ئێوەش ئیسلام ببن ئەگەر بەخۆشی خۆتان ئیسلام نابن غەریبی سەرکردە ئەڵێ گڕیان لێ بەرە دەم، ئەمجا کەوتنە شی کردنەوەی ئەم ئاینە نوێ بۆ خەڵکەکەی خۆیان، ئەوانیش هەموو موسڵمان بوون، خۆیان کۆکردەوە ڕوویان کردە هۆزی بەنو قەحتان و کڕنوشیان بۆ غەریبی سەرکردە برد وتیان گەورەمان ئێمە موسڵمان بووین و ئێستە کۆیلەی تۆین فەرمانمان پێ بدە جێبەجێی بکەین غەریب فەرمانی پێدان کە خۆتان پێتان خۆشە ڕووبکەنە دۆڵی گوڵان خانوبەرە بۆ خۆتان دروست بکەن ئێمەش لەگەڵ شازادە فەخر تاج بەرەو هەمان شوێن ڕووەکەین وتیان بە چاوان ئەمجا ئامۆژگاری کردن ئەگەر دێوی شاخ سعدان هاتە سەر ڕێتان هەموو هاوار بکەن ئەله وەکبەر ئیتر خۆی و کوڕانی لەخواترس و مسلمانن شەڕتان لەگەڵ ناکەن و ڕێز و پەزێرایی تانەگرن و ئەکەن ئەوانیش ڕەشماڵەکانیان پێچایە و کاروانیان ڕێخست بەر و دۆڵی گوڵان دوای ماوەی گەشتنە دۆڵی گوڵان دێوی شاخ و پێنج کوڕەکەی هاتنە سەرڕیان ئەوانیش بە کۆمەڵ هاواریان کرد ئەلله وەکبەر دێو سادان گیانی هاتە لەرزین و شمشێری سەرۆخوار کردە و چۆ ناویان و پێنج پاڵەوانەکەی کوڕی بەدوایەوە بەخێری هێنان ئەم جاوتیان سەرۆک غەریب پیلانی بۆ داناون زۆری پێخۆش بوو یارمەتیشی دان لەولایشەوە غەریب و فەخرتاج ڕۆشتن و درێژەیان بە سەفەرەکاندا تا گەشتنە شاری ئەسبانیر ئەمجا درێژان بە سەفەرەکەیاندایە و هێندەیان زانی تەپ و تۆز بەرز بۆوە غەریبی سەرکردە پیاوێکی عەجەمی بان کرد و فەرمانی پێدا بڕوات هەواڵی ئەو ئەسب سوارانەی بۆ بێنێتەوە سوارە دای لە ئاوزەنگی و بەغارکردن بەرەو ڕووی کاروانەکە چوو دوای پرسین گەڕایەوە وتی گەورەم ئەوانە هەزار جەنگاوەرن و سەربازانی سابور شان بە شوێن فەخر تاجی کچی دا ئەگەڕێن فەخر تاجیش لای ئێمەیە غەریب پێکەنی وتی ئادەی شۆڕە سوارە جەربەزەکان ڕەشماڵ هەڵبدەن و خەمی هیچتان نەبێ با کەمێک بحەوێینەوە و کاروانی بەنو قەحتان باریان خست ڕەشماڵان سێبەری خست ئەو ڕۆژە درەنگانێ هەزار جەنگاوەرە کە گەیشتن سەرۆکی ئەو هێزە و لەشکرەکە کە ناوی تومان بوو دابەزی و داوای سەرکردەکانی ئەم چەکدارانەی کرد ئەوانیش پێیان ڕاگەیان ئەم چەکدارانە فەخرتاجیان پێ و ئەیانەوێ شازادە بگەێننەوە دەس شاسابور ئەمجا پێیان وت سەرکردەیان غەریبی پاڵەوانە ئەمجا بردیانە ڕەشماڵەکەی و ئەویش قڕنووشی بۆ غەریب برد و سوپاسی کرد ئەمجا داوای کرد شازادە فەخر تاجی پیشان بدەن ئەوانیش بردیانە ڕەشماڵی شازادە تومان بەرەو ڕووی فەخر تاج چوو دەستەکانی ماچ کرد و قڕنووشی بۆ برد ئەمجا هەواڵی پرسی شازادە وتی بەڕاستی غەریبی سەرکردە نەبوایە ئێستا خورابووم چونکە یەکەم جار دێو سەعدان کە بە دێوی شاخ ناوبانگی دەرکردوە پەلامار کاروانەکەی دام و بە دیلکراوی هەموومانی بردە قەڵا قایم و تۆکمەکەی خۆیەوە دواتر ئەم غەریبە پەیدا بوو پەیمانی پێدام بمگەێنێتە وڵاتی خۆم ئەمجام پیاوە ئاینێکی نوێ بڵاوەکاتەوە و یەکتایی خوا ڕاگەێنێ ئێستاش ئەوە تا بەرە وڵاتی خۆمان سەفەرەکەین تاکو بمداتەوە دەست باوکم بەوخوا نیوەی مەملەکەتە کەشی بداتێ لە حەقی ئەم چاکەیەدا کە بەرامبەر من و باوکم کردوێتی هێشتا کەمە تومانی سەرکردەش باسی پەژارەی باوک و تەعزێباری دایکی بۆ گێڕایە و ئەمجا تومان چووە لای غەریبی سەرکردە و دەستەکانی ماچ کردوتی ڕێم پێبدا زوو بگەڕێمەوە مژدە بدەم بە شا سابور ئەغەری پێکەنی و پێیوت هەر ئێستا بەرەو شاری ئەسبانیر و مژدانەکەشت لە شاسابور وەربگرە خۆی و سوپاکەی بەرەو پایتەخت بوونەوە هەرزوو خۆی گەیاندە کۆشکی پاشا چوە ژوور و بەڕوێکی خۆش و کوڕنوشی بۆ پاشا برد پاشای ژووتی دەی خۆشمش دەبی هەواڵی چی توێە تومانی سەرکردە وتی گەر هەواڵی سەلامەتی فەخر تاجم پێبوو چیم مژدانە پێبەخشی کە پاشا ناوی کچەکەی بیست هاوارێکی کرد و بورایەوە دەورو بەرانی گوڵاویان بەدەم و چاویدا پرژان کە بە ئاگا هاتەوتی وەرە پێشەوە تێم بگەێنە ئەمجا چوە بەردەمی و بە کورتی لە نوکەوە بۆ جێڕایەوە کە ئەمەی بیست دەستەکانی پێکاداوتی ئای فەخر تاجی داما و ئەمجا فەرمانیدا هەر لە جێدا دههزار دیناری مژدانەتدایە تومانی سەرکردە ئەمجا فەرمانی دا وەزیران و سەرکردەکانی سوپا ئامادە بکرێن و بچن بە پیری غەریبی سەرکردەوە لەو لایشەوە هەواڵ ببەن بۆ دایکی شازادە ئەمجا لە ماڵیشەوە کەنیزەکی ناوماڵ مژدەی دا بە دایکی شازادە و کەنیزەکانی کۆشک لەو لایشەوە غەریب کە سوارانی سوپای شا سابووری بینی لەگەڵ براکەی و شازادەدا بە سواری چوونە پێشوازیانەوە کە لە یەکتر نزیک بوونەوە یەکەم جار شا سابوور لە ئەسپەکەی دابەزی ئەمجا غەریبی سەرکردەش دابەزی و بەرەو ڕووی یەک چوون. کە بەیەک گەیشتن شا سابوور پەلاماری دەستی غەریبی دا ماچی بکا، غەریب دەستی کێشایەوە، بۆ ماوەیەکی کەم حەوانەوە دوو ڕەشماڵیان هەڵدا و پێک شار بوونەوە. ئەمجا فەخرتاج چووە ڕەشماڵەکەی باوکێوە و ئامێزیان بۆ یەک کردەوە، دواتر، پاشا لە بەردەمی خۆی دا کچەکەی دانیشاند و وتی، ئەمجا بۆم گێڕەوە چیت بەسەر هاتووە؟ کچەکەی ورد ورد بۆی گێڕایەوە، ئەمجا باوکی وتی، بێخەم بە، زۆر ڕێزیەگرم، پاداشتی باشیە دەمەوە. کچەکە وتی، کوڕە بابە گیان، ئەم غەریبە زۆر دانسقەیە، پاڵەوانێکی بێ وێنەیە، هەوڵ بدە بیکەیتە زاوای خۆت. باوکەکەی بە پێکەنینە وتی، ئەی بیرت چووەتەوە؟ خورتشای پاشای شیراز هەزار دیناری دیاری ناردووە و داوای تۆی کردووە فەخر تاج و تیانخر بەدڵی خۆم نەبێ شوو ناکەم ئەو چییە کابابیکە کارێک مەکە خۆم بکوژم شاسابور ڕەشمالەکەی خۆی جێهێشت و خۆی کرد بە ڕەشماڵەکەی غەریبدا کە سەرنجی بەوردیدا لە دڵی خۆی داوتی کچەکەم لەمە ناکرێت کە حەزی لەم دە شتەکێ کردوە زۆر جوان و قۆزە پاڵەوانیشە ئەمجا غەریب فەرمانی دا سفرە ڕاخرا دەست بە خواردن کرا کە ڕەشماڵان پێچرانەوە سەفەریان دەست پێکردەوە کە گەشتنەوە شار شار ڕازا بۆوە ئاهەنگ ساز درابوو سەماکەران و گۆرانی بێژان شوێنە سەرەکیەکانیان خۆش کردبوو ئاپۆڕەی خەڵکەکەیان سازدابوو فەخر تا چووە کۆشکی خۆی دایکی و کەنیزەکان کردیانە هەلهەلە کێشان و دایکی لە ئامێزی گرت و تێرماچی کرد شەهرەزاد هەستی کرد شەو درەنگ بوو بێدەنگ بوو. شەهرەزاد وتی ڕۆژی دوایی شا سابوور لەسەر تەختی شاهانە دانیشت و غەریبی لای ڕاستی خۆیەوە دانا وەزیران و سەرکردەکانی سوپا هاتن چاو دڵ ڕوونیان لە پاشا کرد ئەم ڕێوڕەسمە دە ڕۆژی خایەن و غەریب بە پاشای وت گەورم زۆر سوپاستانەکەم درێغیتان نەکرد ئێستاش ڕێم بدە بگەڕێمەوە ناو کەس و کاری خۆم دەستگیرانەکەم چاوەڕێمە ئەگەڕێمەوە تاکو بیگوازمەوە پاشا وتی دەزگیرانەکەت لە کچەکەی من جوانترە غەریب سەری داخست ئەمجا وتی خوردشا ناردوێتیە داخوازی ئەم کچەم هەزار دیناری بە دیاری بۆ کچەکەم ناردووە بەڵام بەڕاستی وەڵام نەداوەتەوە بەڵام تۆ کچەکەی منت لە مەرگی دێوی شاخ ڕزگار کردووە ئێستاشی خۆتە و بە تۆ ڕەوایە غەریب وتی گەورە من کابرایەکی دەشتەکیم کچەکەت شایستەی زۆر لە من باشترە شا سابوروتی کوڕی خۆم تۆ خۆشەویست ئێمەیت حەزەکەین تێک هەڵمان بیت غەریب کەمێ بێدەنگ بوو ئەم جا شا سوێندی لێ خوارد کە بێت یەک مانگی ڕەبق میوانداریت بکەین ناهێڵم بڕۆیت ئەم جا پرسی لەوە چێ حەز بە خزمایەتیمان نەکەیت کەمێ غەریب ڕامە ئەم جاوتی قوربان پەسەند مەمارەی کچەکەت بە من بڵێ تاکو ئامادەی بکەم ئەمجا شا سابور وتی ئەی وەزیرە بەڕێزەکان ئاگادار بن ئەوە فەخر تاجی کچم بەخشی بە غەریبی سەرکردە خەڵکەکە هاتن و پیرۆزباییان لە غەریب کرد جارێکی تر غەریب وتی مامەگیان سامانێکی زۆرم هەیە داوای مارەی بکە بێمە خزمەتت شا سابور وتی تۆ خۆشەویستی ئەمیت مارەیم لێت ناوێت تەنیا داواکاریم سەری شا دەمرقانە پاشای دەشت و شاری ئەهواز غەریب وتی خۆم هۆزەکەم هێرشەکەینە سەر شا دەمرقان لە ناوی ئەبین ڕۆژی دواتر پاشاوتی ئەمەوێت دەست و بازوی پاڵەوانانم ببینم فەرمانی دا پاڵەوانان ڕووبکەنە گۆڕەپانی ڕمبازیان کە کۆبوونەوە شا وتارێکی خوێندەوتی بە ڕمبازیان و شەڕەشیر دڵم خۆش بکەن پاڵەوانان چوونە گۆڕەپان پاشا و سەرکردە غەریب و وەزیران دانیشتبوون گەر ئەو توانی من بریندار بکا بمکا بە کۆیلەی خۆی گەر من زاڵ بووم لە یەکەم سێ پەلەکەمدا کە ئەیدەم بە سەرسنگیدا سەرسنگی ڕەنگەکەم و نایکوژم پاشا بیرۆکەکەی پێسیر بوو هەستا و هاواری کرد پاڵەوانانی عەجەم ڕیز ببن کە پاڵەوانان لە گۆڕەپان ڕیز بوون پاشا داوای ژمارانی کردوتیان هەزار و دوو سەد پاڵەوانن ئەمجا پێی وتن، ئازام ئەوێ بچێتە جەنگی بەرامبەرێن لەگەڵ ئەم دەشتەکێدا غەریب هەستا و ئەسپ و زرێپۆشی بەکارهێنا کەڕمە سێ پەڕەکەیان بۆ هێنا داوای هەڵکێشانی پارچە قوماشەکەی دەستی کرد لە زەعفەران دای بەسەر سێپەلەکەدا و لە ژێرەوە هەرسێ نێزەکەی دەرهێنا ئەمجا چوە گۆڕەپان بۆی دابارین و ئەویش ڕووی کردە ئاسمان وتی پەنا بەخوای تاک و حەزرەتی ئیبراهیم خەلیل پاڵەوانێک هاتە بەرامبەری دوای کەمێک قماشی زەفرانەکەی لە سنگی تون کرد و سەرسنگی زەرکرد ئەم جار ڕمەکەی دا بە پشتی پاڵەوانەکەدا و بەدەما کەوت چەند کەسێک چوون پاڵەوانە بە زیویان دا بە شانیاندا و دووریان خستنەوە ئەمجا دووەم سێم چوارە مزۆریان بەزین ئەوانی تر پاشەکشیان کرد ئەمجا غەریب زۆر ماندوو بوو کە گەڕایەوە لەگەڵ شێلانی دەست و قاچی دا شەرابیان دەرخواردە ئەویش هەستا و چوو دەست بە ئاو بگەێنێ سەرخۆش بوو ڕێلێ تێکچوو خۆی کرد بە ژۆری فەخر تاجدا کچە لەبەری هەستا و بەخێری هێنا ئەم جا کەنیزەکانی ئیزندا و دەوروبەریان چۆڵ بوو ئەو شەوە غەریب لای شازادەمایەوە شا سابوور پێی وابوو غەریب جێی هێشتوون و گەڕاوەتەوە ڕۆژی دواتر غەریب چووە دیوەخان و پاشا لەبەری هەستا و لای خۆی داینا دوای کەمێک پاشا لە پەنجەرەی هۆڵەکەەوە سەیری دەرەوەی کرد تەپ و تۆزی بینی لە دەوروبەری پرسی چەند چەکدارێکی نار تاکو بڕۆن هەواڵ بێنەوە دوای ماوەیەک سوارەکان گەڕانەوتیان کە سەد سوارەی چەکدارن سەرۆکەکەیان ناوی سەهیم لەیلە کە غەریب ناوەکەی بیزوتی پاشای زەمانە ئەو سەرۆکە برای منە و ڕەنگە بە شوێن مندا هاتبێ وا خۆم ئەچمە پێشوازی هەزار سوارەی لەگەڵ خۆی برد و لە پاڵەوانانی عجم کە بە یەک گەشتن هەردووکیان دابەزین و بەرەو ڕوو یەک بوونەوە و یەکتریان لە ئامێز گرت بەدەم ڕێگاوە غەریب لە براکەی پرسی ئاخۆ هۆزی بەنو قەحتان هەموان ئێستا لە دۆڵی گوڵانن سەهیم وتی ئەوەی ڕاستی بێ مرداس ملی نەدا چووە سای شا عەجیب پاشای کوفەوە ئەو لاوەی داوای مەهدیەی کچی کردبوو شەهرەزاد هەستی کرشە و درەنگ بوو بێدەنگ بوو شەوی شەش سەد و سی و پێنج. شەهرەزاد وتی غەریب سەهیم لەیلی برای بردە بەردەم شا سابوور و کڕنووشیان بۆ برد شا بە خێری هێنان و زۆر ڕێزی سەهیمی گرت کە پاشا پرسی غەریب بۆچی بێ تاقەتی وتی گەورەم ڕاستەکەی خەفەتباری ئەو مرداسی سەرکردە لەگەڵ هۆزەکەماندا نەهاتووە و پەیمانی درۆی بە من داوە ئێستا خۆی کردو بە ژێرباڵی شا عەجیبی وڵاتی کوفە کە لە عێراقدایە منیش سوێندم لێ خوارد و پەلاماری کوفە دەم و لەگەڵ شا عەجیب و سوپاکەی ئەجەنگم تاکو مرداس و خێزانەکەی نەڕفێنم و نەیهێنمەوە ناو هۆزی بەنو قەحتان کۆڵی لێ نادەم. پاشا وتی کوڕی خۆم ئێستا تۆ سەر بە خێزانی منیت داوای هێز و سوپا و چەک بکە هەرچیت لە سامان و پێداویستی ئەوێ داوا بکە وادە سەرکردە سوپا ئامادەکەم بۆت هەر سەرکردەیەک دهزار سواری جەنگاوەری لەگەڵ ئەنێرم هەر لەوێدا فەرمانی شاهانەی بۆ دەرکردن غەریب زۆری پێخۆش بوو دوای چەند ڕۆژێک ئەو دهزار سەربازە دە سەرکردەیە لەگەڵ سوارەکانی سەهیمدا و غەریبی سەرکردە کەوتە ڕێکە گەیشتە قەڵای دۆڵی گوڵان دێوسادان بەرەو پیریان چوو خۆی و پێنج کوڕەکەی بەخێریان هێنان غەریبی سەرکردە هۆزی بەن و قەحتانی بەسەرکردە و پێداویستەکانی بۆ جێبەجێکردن دوای کە دێوسادان بەسەرهاتەکەی لە دەم غەریبەوە بیزوتی گەورم تۆ بۆ خۆت لێرە بحەوەوە خۆم و پێنج کوڕەکەم لەگەڵ ئەم سوپا مەزنە ئەچینە سەر شاری کوفەی عراق و تەخت و بەختیان تێگەدەم و هەر هەمویان بە پاشاکەیانەوە بەدیل ئەهێنمە بەردەستان غەریب پێکەنی وتی سوپاس بۆ تۆ ئەزانم لێت ئەوەشێتەوە بەڵام ئەبێ خۆشم لەگەڵتان بم ئەمجا غەریب هزار سوارەی بۆ پاراستنی قەڵا و خێزانەکان هێشتەوە فەرمانیدا بەڕێ بکەون بەرە و کوفەی عێراق پاشای زەمانە لێم قەوماوە هانام بۆ تۆ هێناوە شاعجی بوتی بڵێ چێ غەدری لێکردووی تاکو حەقت بسەندمەوە خوای ئەکرد شاسابووری شای تورک و دەی لەمە بوو مردازوتی پاشەم ئەمەی غەدری لێ کردووم دەمڕوتێکی دەشتەکێ ناوی غەریبە ئەم غەریبە ساوایەک بوو کاتی خۆی شیرە خۆرە بەبەرمەمکی کەنیزەکێکەوە لە کاتی دەرچوونم بۆ ڕاو لە دارستانێکدا دۆزیمەوە ئەمجا هێنامە ماڵی خۆم و داڵدەی دایکەکەیمدا دوای ماوەیەک چار ناچار دایکی مارە کرد دوای ساڵێک کوڕێکم لێ بوو ناوم نا سەهیم لی مناڵەکەی منی لەگەڵ ئەم غەریبە نمەک بە حرامەدا پەروەردە کرد پێکەوە بوون تاکو تەمەنیان گەشتە بی ساڵان ئەمجا غەریبی نمەک بە حرام چاوی بڕیە مەهدی کچم داوای کرد منیش پێم جوان نەبوو بەدەستی خۆم پەروەردەی دەستی خۆم بکوژم بۆیە پەڵپم لێگرت بچێ دێوی شاخم بۆ بکوژێ ئەویش بەرەو ئەو دۆڵە بووە کە دێو سەعدانی لێ لە جیاتی ئەوەی بیکوژێ کردیە هاواری خۆی و پێنج کوڕەکەی لەسەر دەستیدا ئیسلام بوون و بڕوایان بە حەزرەتی ئیبراهیم خەلیل هێنا منیژەزانم ئەکاتە سەرم و بە زۆر مەهدیم لێسەنێ مەهدیەش هێندە جوانە هەر قابلی خۆتە قوربان کە درێژەی نەدەمێ لەو قەڵای شازادەی کچی شاسابووری لە دیل ڕزگار کرد و دەستی بەسەر ئەو قەڵایداگرت بە ناوی ئاینە نوێیەکەیەوە شازادەشی بە شاسابور و دایکی شاد کردەوە ئەمجا شعجیب ڕەنگی تێکچوو ترسی لێنیشت بۆیە لە میرداسی پرسی دایکی غەریب لای تۆیان لای غەریب خۆیەتی مرداز وتی لای خۆمە و ئێستا لە ڕەشماڵەکەی خۆمدایە ئەمجا پرسی ناوی چییە؟ مرداز وتی نوسرەت. ئەمجا بە مرداسی وت بنێرە بە شوێنیدا، کە هێنایان سەیری کرد و ناسییەوە وتی ئەمە نوسرەتە؟ مرداز وتی خۆیەتی. ئەمجا عەجیب ڕووی کردە کەنیزەکە و پرسی مەلعون کوا دوو کۆیلەکەی لەگەڵ تۆم نارد؟ نوسرەت وتی گەورەم لەسەر من بوو بە شەڕیان تیاچون ئەم جاعجیب زۆر تووڕە بوو هەڵی کێشای شمشێرەکەی و کێشایی بەسەریدا کردی بە دوو بەشەوە پاسەوانان لاشەکەیان ڕاکێشایە دەرەوە ئەم جا بە مرداسی وت خۆزگە ڕۆژێک ئەو غەریبم دەست کەوتایە فەرمانی دا دوسەد هزار دیناریان ئەممارەی مەهدیەی کچی مردازدایە مرداز لەگەڵ سەد پارچە قوماشی ئاوریشمی بەزێڕ نەخشاو چیرۆکی گەیشتنی سوپای غەریب بە دورگەی دامەغی مامی شەهرەزاد وتی لەو لایشەوە غەریب بەخۆی سوپاکەیەوە گەشتە عێراق چوونە شاری جەزیرە سوپا لە کەناری شار لێدا ڕەشماڵ و دەوار سوارەکان دابەزین بە هەزار هەزار، خەڵکەکەش لە ترساندا دایان خست دوکان و بازاڕ. ئەو شارە لە ژێر دەستی شا دامغدا بوو، دامخ واتە دەماخ پژێن، چونکە لەگەڵ دوژمنیدا ئەجەنگا ئەیدا بە کەللەی سەریدا و دەماخی ئەپشان. شا دامغ پاڵەوانێکی هاواری هەبوو ئەدوت بریسکەی ئاگرە. هێندە ئازا و خێرا بوو بانگێ کرد، ئادەی شێری پێ دەشت، هەر زوو بچۆ ناو ئەو سوپا مەزنەوە و هەواڵم بۆ بێنەوە. شێری پێ دەشت بە سواری خۆی کرد بە ناو سوپای عەجەمیاندا، دەورەیان دا، گرتیان، کە لێیان پرسی بۆچی هاتوویت وتی، نوێنەری شا دامغم، بمبەن بۆ لای سەرکردەی ئەم سوپا مەزنە. ئەوانیش بە نێو چەندین سەربازگە و خاوەن ئاڵای جۆراوجۆردا ڕەتیان کرد. تا گەیاندیانە بەردەم غەریبی سەرکردە کە گەیشت کڕنوشی بۆ غەریب برد ئەم جاوتی گەورم پاشامان ئەوێ بزانێ بۆچی هاتون ئەم شارە دورگەی پێ ئەڵێن پاشاکەی ناوی دامەخ کوڕی برای شاک کەندەمەری خاوەنی شاری کوفە و زەوی عێراقە کە غەریب ناوەکەی بیست فرمێسک بە چاوانی دەهاتە خوارەوتی خۆت ناوچیە ئەوژوتی شێری پێدەشت غەریب وتی بڕۆ لای پاشاکەت و پێی بڵێ خاوەنی ئەو سوپایی لە ژمارە نایەت ناوی غەریبە کوڕی کەندەمەرە کە خاوەنی کوفەیە ئەوەی کوڕەکەی کوشتی ئێستا شاتووە تۆڵەی خوێنی باوکی لەو عجیبە سەگە خوێڕێ بسەنێ شێری پێدەشت کامەی بیست لە خۆشیاندا دای لە ئاوزەنگی و بەغارکردن خۆی گەیاندە شادامەخ پاشا لی پرسی هەواڵ چییە؟ ئەویش وتی گەورەم مژدەم لێت ئەوێ سەرکردەی ئەو هەموو سەربازە عەجەمی و تورکە برازای خۆتە و کوڕی کەمەندەری براتە، شادامەخ هاواری کرد ئەمە خەوە، خەیاڵە یان ڕاستییە؟ ئەمجا چەندین پیاوماقوڵی شاری کۆکردەوە و بە سوارانی چوون بۆ بەخێرهێنانی، کە بەیەک گەیشتن ئامێزیان بۆ یەکتر کردەوە و بەسەریەک داگریان، ئەمجا غەریب وتی ئێستاش هاتووم تۆڵەی باوکم لەم عەجیبە خوێڕیە بکەمەوە، شادامە گوتی کوڕەکەم خەجاڵەتم کە تاکو ئێستا نەمتوانیوە تۆڵەی براکەم بکەمەوە چونکە من سوپایەکی کەمم هەیە بەڵام ئەو سوپایەکی زۆری هەیە بەڵام کوڕەکەم تۆڵەکردنەوەی تۆ هەر خوێنی باوکت نییە غەریبوتی ئەی مامی وتی ئەو عجیبە خوێڕەیە دایکیشتی کوشت غەریب چاوانی بە فرمێسک بوو بۆ دایکی وتی دایکمی بۆچی کوشت مامی باسی مرداسی بۆ کە دوو پێیوت مەهدیەی کچی لێمارە بڕیوە ئەمجا غەریب هێندە بۆ دایکی گریا بوورایەوە مامی بە ئاگای هێنایەوە و هاواریە کرد ئادەی سوپا سوار بن با بڕۆین دیسان ئەبوورایە و مامی زۆر بەسەری داهاتووتی گەر ئارام نەبی ئەم جەنگە دۆڕێنیت ئەم جامامی وتی پەلەمەکە باس پاکەم ڕێک بخەم و لەگەڵت دێم غەریبوتی مامەجان من پەلەمە تۆش لە کوفە بگەرە فریان ئەمجا درێژیان بە سەفەرەکاندا تا گەشتنە دەواازەی شاری بابل پاشای شاری بابل ناوی شاجمک بوو ئەمجا غەریب تەتەرێکی بە نامۆنارد کە گەشتە دیواری بڵندی بابل هاواری لە دەواازەوان کرد کە نامەی سەرکردەی سوپا گەمارۆ دەری بابلی پێەیە ئەمجا دەرگاوان تەتەر و نامەکەی بردە شارە بۆ کردی بەلای پاشادا تەتەر کڕنوشی بۆ شاجمک برد و نامەکەی پێشکەش کرد کە خوێندیەوە نوسرابوو، سوپاس بۆ خوای ئاسمان و زەوی، ڕۆزی دەری زیندەوەران، توانا بەسەر هەموو شتێکدا لە منەوە، غەریب کوڕی کەندەمەر خاوەنی شاری کوفە بۆ جمک، بە گەیشتنی ئەم نامەی هەرچی بتەکانی نێو پەرستگاکانە ئەبێت بیان شکێنی، ئەبێت خوای تاک و تەنیا بپەرستن، ئەو خوای تاریکی و ڕوناکیت بەدەستە، هەرچی شتەکانە خۆت دروستت کردون، توانادەری بە هەموو شت. خوای ئەم دنیا و ئەو دنیایە هەر فەرمان بدا ببە ئەبێت کە جمک شانامەکەی خوێندەوە چاوی زەق بوو دڵی بەڕق بوو ناردی بە شوێن تەتەری نام هەڵگردا وتی بە پاشاتان بڵێ با بەیانی بێتە گۆڕەپانی جەنگ لە سوپای ئێمەوە ببینن زەبر و زەنگ مەرج بێ دنیاتان لێ بکەین تەنگ ڕۆژی دواتر ڕەشماڵ بەڕیز بەرامبەر بەیەک لێدرا سوپای غەریب و سوپای جمک بەرامبەر بەیەک شەیپووری جەنگ لێدرا یەکەم پاڵەوان دێو سەعدان چووە گۆڕەپان یەک درەختی هەڵکەند و بە دەستیەوە بوو هاواریە کرد شێ خۆی بازازانێ بۆم بێتە گۆڕەپان لە لەشکری جمکشاوە پاڵەوانێک هاتە بەرامبەر لولەکێکی هەڵەسوڕان ئەدوت کۆڵەکەی ناوەڕاستی پاپۆڕە هێرشێنە بەڵام دێوی چیا درەختەکەی بۆ داهێنا بە قورسایی درەخت و کۆڵەکەکەی دەستی دوژمن کەوت بە سەر پاڵەوانی جمک شادا و دەم و دەست مرد، ئەمجا هاواری کرد، من دێوی شاخم، ئەم کوژراوەم بۆ ببرژێنن، با هەر لێرەدا بیخۆم. کوڕەکانی داریان بۆ کردە و ئاگریان لە دارەکە بەردا، ئەمجا کوژراوەکەیان برژاند بۆی. شەهرەزاد هەستی کرد شەو درەنگ بوو.